ئەبو هورەیرە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، بەو خودایەی جانی منی بەدەستە، نە لە تەوراتدا، نە لە ئینجیلدا، نە لە زەبوردا، نە لە فورقاندا وێنەی سورەتی فاتیحە نەهاتووەتە خوارەوە. ئەوە ئەو حەوت ئایەتەیە کە دووبارە دەبنەوە و قورئانێکی گەورەیە پێم بەخشراوە.